شەهرەزاد گێڕایەوە کە سوپای شا کەفیر تێکشکا هەڵاتن بەرەو دوا خاتوو شەمسە بە چاو ئیشارەتی دا دێوێکی مەزنیان کە لە هەر هەموان بەتواناتر بوو کە شا کەفیری بەدەستی بەستە بۆ بهێنێت دێوەکەش لە جەنگا سەرومڕ بوو تا نیوە شەو ئەمجا تەختی پاشایەتەکەی بە جانشا و خات و شەمسەوە هەڵگرت و بردیە نزیک سوپای شاکەفیر و خۆی کرد بەو دەوارەی کە شاکەفیری تابوو سەیری کرد شاکەفیر لەسەر سەکۆی شاهانە ڕاکشاوە هەر پەلاماری دا و زۆری بڵند کردەوە کە شاکەفیر سەیری خوارەوەی کرد لە ترسا هێندەی نەما بوو ببورێتەوە کەوتە لە خۆدان دواتر دێوەکە کە ناوی قوتاش بوو یەکسەر گەیاندە سەر تەختی پاشایەتی جانشا و ژنەکەی لەو لایشەوە شاتێخموس کە کوڕەکەی بینی هێندە شاد و بەختیار بوو لە خۆشی دابورایەوە ئەمجا گوڵاویان بەڕوویدا پرشان کە بە ئاگا هاتەوە باوەشی کرد بە کوڕەکەیدا بەسەر یەکتردا گریان بێ ئەوەی بزانێ کە دێوەکانی خاتو شەمسە لە جەنگی سوپاکەی شا کەفیردان ئەم جا خاتو شەمسەی بووکی چوە بەردەم خەزوری و دەستەکانی ماچ کرد و پێیوت گەورم با بچینە سەربانی کۆشکەکە تا ببینیت چۆن پەلاماری سوپا مەزنەکەی شا کەفیریان داوە ئەمجا چوونە سەربان و سەیری جەنگە مەزنەکەی دێوانی باوکی شەمسیان کرد ئیدی هەر ڕم بوو ئەکرا بە فیلەکانی سوپای شاکە فیردا و سەر و خواری و سوپا گیرا بوو تەفروت و ناکرابوون تەپ و تۆز بڵند بۆوە شاتەی غموس هەرەی ڕوانی و ئەگریا جەنگ دوو ڕۆژ درێژەی کێشا و سوپای کە فیرشا تێکشکا ئەمجا جانشا فەرمانی دا تەختی پاشایەتەکەی لە ناوەڕاستی حەوشەی کۆشکی شادا بۆ دامەزرێنن شا تەیغمۆسیش فەرمانی دا بە دێوێک کە ناوی شەموال بوو شا کەفیر زنجیر بکات و بیبا بۆ زەوی ڕەش و لەوێ بەندی بکات ئەمجا مژدەبەری نارد بۆ لای دایکی جانشا کە هەواڵەکەیان دایە بە پەلە سوار بوو بەرەو کۆشک بۆ بینینی کوڕەکەی کە هاتە ژوورە و باوەشی بە جانشای کوڕیدا کرد و تێر ماچی کرد و بەسەر یاگریا خات و شەمسە ژوەستا بوو دواتر خەسوی باوەشی کرد بە بووکەکەی دا و تێر و پڕ یەکتریان ماچ کرد شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد گێڕایەوە شاتەیغموس فەرمانی دا دەواازەکانی شارکرانەوە مژدەی سەرکەوتن بۆ هەموو هەرێمەکانی مەملەکەت نێردرا هاوڵاتیان دەستیان کردە ئاهەنگجران لە هەموو لایەکی مەملەکەتەوە دیاری بۆ پاشا ئەهێنرا و پیرۆزبایی سەرکەوتنیان لێکرد و پێخۆشحالیان بە گەڕانەوەی کوڕەکەی دەرەبڕی. شا تەیغموس فەرمانی ڕازاندنەوەی شاری دا چونکە سەر لە نوێ ژنهێنانی کوڕەکەی دووبارە کردەوە و ئاهەنگ جێڕدرا خۆشی هزار کەنیزەکی بە دیاریدا جانشای کوڕی دواتر خات و شەمسا ڕووی کردە دیوەخانی خەزوری و داوای لێخۆشببوونی بۆ شاکەفیر کرد پێیوت تۆ ئازادی بکە و بابگەڕێتەوە مەملەکەتی خۆی پەیمانت ئەدنێ هەر کاتێ سوپای ئامادەی جەنگی تۆ سوپاکەت کرد ئەمجا ئەسپێکی شەلیان بۆ هێنا و پێش ئەوەی سواری بکەن و بەڕێ بکەنەوە بەرەو مەملەکەتی خۆی شاتەیغمۆس هەڕەشەی لێکرد کاگەر جارێکی دیسپا ئامادە بکاتەوە بۆ جەنگین لەگەڵ مەملەکەتی تەیموس شادا ئەوە فەرمانەدا بە دێوێک بەدەستی بەستە بهێنەوە بەردەمی ئەمجا بە شپرزەی شاکە فیریان ڕەوانەی مەملەکەتەکەی کردەوە شاتێغموس و دایکی جانشا و خات و شەمسە ژیانێکی خۆش و ئاسوودیان بەسەر برد گەنجەکەی لە نێوان دوو گۆرەکەدا کە دانیشتبوو ئەمەی بۆ بلوکیا گێڕایەوە ئەم جاوتی منیش ئەو جان شایم کە ئێستا لە بەردەمتان کاک بلوکیا بلوکیا سەری لەم چیرۆکە سوورما شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد گێڕایەوە لە دواییدا بلوقیا بە جانشای وت براکەم ئەی نهێنی ئەم دوو گۆڕەی لە نێوانیاندا دانیشتویت و ئەگری چییە؟ ئەیژوتی ئەوە بزانە بلوقیاجیان ئێمە بە شادی و بەختیاری ئەژیین ساڵێک لە قەڵایی جەوهرتکنی ئەماینەوە ساڵی دواتر ئەهاتینەوە مەملەکەتی باوکم ئەویش بەهۆی ئەو تەختی پاشایەتی کە پێماندرا بوو چوار دێ و هەڵیان ئەگرت و ئەیان فراندین بە ئاسماندا بلوقیا پرسی کاک جانشا دووری نێوان قەڵاکە وڵاتیەوە چەند بوو جانشاوتی نێوانیان دەڕۆژ فرین بوو کە هەر ڕۆژەی دوو مانگ ڕێگەیان ئەبڕی چەند ساڵ بەو شێوەی بەسەرمان برد تا ئەم جارە ئەم شوێنەمان بەخۆشزانی نیشتینەوە تەختەکەمان جێهێشت و چوینە کەناری دەریا بۆ سەیران تێر و پڕمان خواردەوە و لێ دانیشتین دواتر خات و شەمسەوتی حەزم لە مەلەیە منیش لەگەڵ کەنیزەکەکانیدا جێم هێشت و بە پیاسە بە کەناری دەریاکەدا ڕۆشتم تاکو لیان دوور بکەمەوە کاتێکم زانی قریشکیان لێ پەیدا بوو لە ناو هەمویاندا خۆیدا بەڕانی خات و شەمسەدا و کوشتی کەنیزەکەکان بە ڕووتی هاتنە دەرەوەو خۆیان کرد بەو دەوارەدا کە هەڵماندا بوو بەڵام دوانیان خات و شەمسیان بە مردوی هەڵگرت و هێنانە بەردەمم من لە پەژارەی ئەو کارەساتەدا یەکسەر لە هۆش خۆم چووم کەنیزەکەکان ئاویان بە دەم و چاومدا پرژان کە هۆش خۆم هاتمەوە کردمە شین و هاوار دواتر فەرمانم دا بە دێوەکان کە تەختەکەی لەگەڵ خۆیان ببن و هەموان بگەڕێنەوە قەڵای جەوهرتکنی و هەواڵەکە ببەنەوە بۆ دایک و باوکی خات و شەمسە ئەوانیش لێیان دا و فڕین و ڕۆشتن زۆری نەبرد دایک و باوکی هاتن و تازیان بۆ دانا و ئەم گۆڕیان بۆ هەڵکەن ئەم جا خەزورم بەم نیوت کوڕەکەم وەرە بۆ خۆت لای ئێمە ببە منیش وتم ناتوانم بەڵام داواتان لەکەم کە بە تەنیشتەوە گۆڕێکی دی هەڵبکەن و منیش ئەچمە ناوی بەڵکو لانی کەم بە تەنیشت خات و شەمسەوە بوون خەزورم بە قسەی کردن و فەرمانیدا گۆڕی دووەم لێبدەن دواتر خواحافیزیان لێکردم و ڕۆشتن ئەم گۆڕەی تەنیشتی خێزانەکەم ئەو گۆڕەیە کە بۆیان هەڵکەندوم ئەم جا دەستم بە گریان کرد ئەم شعرم وت بەبێت تۆ خۆماڵم هێرانە دڵتەنگ و چاو بە گریانە نەسەبوریم بە کەس دێت و نەڕووناکەم ژیانە کە بلوقیا ئەم بەسەر هاتەی بیست هێندە سەری سوڕما بووتی بەو خوایە وەکو هەموو سەرزەمینت گێڕابم ئاوا سەرم سوڕما و ئەمجا وتی سوپاس دەکەم گەڕێکی ئارام و بێترسم نیشان دەی جانشاش هەستا و ڕێگەکەی نیشاندا و ئەویش خواحافیزی کرد و ڕۆیشت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەم قسانە پاشای ماران بۆ حاسب کەریمەدینی ئەکرد ئەمجا حاسب کەریمەدین لێی پرسی ئەم هەواڵانت لە کێ بیست ئەمیژوتی بیست و پێنج ساڵە مارێکی گەورەم ناردۆ بۆ میسر بۆ ئەوەی نامەیەکی سڵاو و هەواڵ پرسینم بۆ بگەێنێتە بلوقیا ئەویش گەیاندوێتی شمۆخی کچی کە لە وڵاتی میسر بوو ئەویش گەڕاوە و پرسی کردووە کە نیشانیان داوە نامەکەی پێداوە کە بلوقیا خوێندێتەوە تێی گەشتووە ئەویش ئەڵێ بەڵێ گەاندم و ئەمەش خۆەتی ئەم جا بلوقیا بەخێری دێنێ هەواڵی پاشایی مارانی لێپرسێ ئەمیش وەڵامی ئەداتەوە خۆی و سوپاکەی گەڕاونەتەوە چێوی قاف هاوینە گەڕێنەوە هەر کاتێک بگەڕێتەوە چێوی قاف من لە جێ خۆی دانێ تا ئەگەڕێتەوە چیت ئەوێ بۆ جێبەجێکەم. ئەمجا وتی داخوازیەکم بەجێ بێنە با بڕۆمەوە بۆ وڵاتی خۆم مارەکە سوێندی خوارد بە گۆڕی حەزرەتی سلێمان نازانم ئەو ڕۆکە لەکوێیە ئەمجا بەو مارێ وت کە هێنابووی بیگەێنە وڵاتی خۆی مارە ژووتی بە چاوان و مارەکە بە بلوقای وت چاوانت بنوقێنە کە دوایی چاوی کردەوە خۆی لە چێوی مختەم دابینیەوە ئەم جاگەڕایەوە بۆ ماڵی خۆی شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو چەند شەو و چەند ڕۆژ بەڕێوە بوو تا گەشتە سەر دەریایەکی مەزن ئەمجا پێەکانی بەمەرهەمێک کە پێی بوو چاور کرد و بەسەر دەریاکەدا پەڕیەوە چووە دوورگێکەوە پڕڕەز و باغ بوو چەندین جۆری بەری میوەی پێو بوو کەوتە گەڕان بەو درەختانەدا درەختێکی زۆر مەزنی بینی گەڵاکانی هێندە گەورە بوون ئەدوت چارۆکەی بەلە من سێری بندارەکەی کرد سفرەیەکی بینی کە هەموو جۆرە خواردنێکی لەسەر بوو بەسەر درەختەکەیشەوە باڵندەیەکی لە مرواری دروستکراو هەبوو کە قاچەکانی لە زیو بوو خەریکی وێرد و سەڵاوات لێدان بوو لە محەممەد درودی خی لێبێ کە بلوقیامی بینی پرسی تۆچیت و چکارەیت باڵندەکە وەڵامی دایەوە من لە باڵندەکانی بەهشتم ئەی نازانی خوا کە ئادەمی لە بەهشت کردە دەرەوە چوار گەڵایشی تێوە ئاڵێنرا کە کەوتە سەرزەوی گەڵایەکیان کرم خواردی دوایی ئاوریشمی لێدەچوو ئەوەی دی ئاسک خواردی ئێستاش بۆیە مسکی لێ ئەگیرێ سێم هەنگ خواردی کە ئێستاش هەنگوین دروستەکە چوارەمیشان لە وڵاتی هەند کەوتووە ئەوە تا هەندیەکان بەهارات بەرهەمدێنن منیش هەموو دنیا گەڕاوم تاکو و خوا ئێرەی پێبەخشیم کە هەموو شەو ڕۆژێکی هێنیان هەموو قوتبەکان و ئەو لیاکان دێنە ئێرە و لە خواردنی ئەم سفرەی بەردەمە دەخۆن کەوابوو وەکو میوانانی خۆیان لێدێ کە لە خواردن ئەبنەوە سفرەکە برێتەوە بەهشت بێ ئەوەی کەم بکە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە کە بلوقیا تێری خوارد دەستی کێشایە و سوپاسی خوای کرد کاتێکیان زانی خدری زیندە پەیدا بوو سلاوی خوای لێبێ بلۆقیا هەستا بڕوا باڵندەکەوتی دەی هەواڵی خۆتم پێ بڵێ بەسەرهاتی خۆتم بۆ بگەڕەوە بلۆقیاش هەر لە نوکەوە تا کۆتاییچی بەسەرهات بوو بۆی گێڕایەوە ئەمجا فەرمووی ئێرە وڵاتی میسر چەندە لە یەکتر دوورن ئەوی ژوتی نەوە و پێ ساڵە ڕێە کە بلوقیامێ بیست دەستی کردە گریان ئەمجا دەستی خدری زیندەی سڵاوی خۆی لێبێ ماچ کرد پێیوت خدری زیندەش فەرمووی پەنا بەخواگرم ڕێم بدا ئەدگەێنمە وڵاتی خۆت پێش ئەوەی تیاپچی هەر لەوێدا زۆری نزاکرد و پاڕایەوە خۆش نزاکەی پەسەند فەرموو خستێ دڵی خدری زیندە سلاوی خۆی لێبێ کە بیگەێنێت ئەمجا فەرمووی سرت بڵند بکە خوا نزاکەی تۆی پەسەند کرد هەردوو دەستت تون بگرە بە منەوە چاوانت بنوقێنە ئەمجا فەرمووی چاوانت بکەرەوە بلوقیا سەیری کرد لەبەر دەرگای ماڵی خۆیانە ویستی دەستی ماچ بکات و سوپاسی خواب بکە کە ئاوڕیدایەوە کەس لە دەوری نەبوو بۆیە خۆی کرد بە ژووردا کە دایکی بلوقیای بینی هاواری بۆ کرد و لە خۆشی دابورایەوە ئاویان هێنا و کردیان بە دەم و چاویدا هۆش خۆی هاتەوە بلوقیاش لە خۆشیاندا دەمێک پێکەنی و دەمێکی ژەگریا لە کاتێکدا دایکی باوەشی پێداکرد بوو بۆنی ئەکرد ئەمجا دانیشت و بلۆقیا بۆی گێڕایەوە کە چۆن خدری زیندە سڵاوی خوای لێبێ هێناویەتەوە بەر قاپی ئەوانیش سەریان سوڕما و دەستیان کردە گریان تا ماندوو بوون ئەمجا شار ئاهەنگی گێڕا و گەورە پیاوان دەستە دەستە هاتنە بەخێرهێنانی لە نێو شاردا بوو بە شای و لۆغان بلوقیا دیارەکی زۆری لە هەرێمەکانەوە بۆ هات شای ماران ئەمانەی بۆ حاسب کەریمەدین گێڕایەوە حاسب کامانەی بیست دڵی هەندە پڕبوو دەستی کردەگریان ئەم جاوتی ئەمەیە بگەڕێمەوە سەرزەوی و بچمەوە نیشتیمانی خۆم شای ماران و تیەترسم کە چوویتەوە سەرزەوی لەوێ سوێندەکەت بشکێنیت و پەیمانەکەی کە داوتە بە من کە هەرگیز نەچیتە گەرما و بشکێنی ئەم جا حاسب جارێکی دی سوێندی بۆ شای ماران خوارد کە هەرگیز لە گەرما و خۆی نەشوە ئەمجا مارەکە بردی و لە شوێنێکەوە لە نزیک بیرێکەوە هێنایە و سەرزەوی شەهرزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە زەردەپەڕی ئەو ئێوارەیە حاسب خۆی کردەوە بە ماڵدا و یەکەم جاردایکی بینی بەرەو ڕووی چوو ئەم لاو ئەو لای ماچ کرد ئەمجا ژنەکەی پێیزانی هات و هەردوو دەستی ماچ کرد ئەمجا چوونە ژوورەوە دوای ئەوەی دانیشت سیرێکی کردن پرسیاری هاواری دارکەرەکانی کرد ئەوانەی ئەمیان خستوە بیرەوە ئەوانی ژوتیان دوای گەڕانەوان ئێدی داربڕینیان واز لێ هێنا و چەندین خانوبەرە و ڕیزە دوکانیان کڕی و بوونە بازرگان بەڵام زوو زوو سەرمان لێ ئەدەن و زەخیرە و خواردنمان بۆ دێن و پێیان لێ نەبڕیوین یەکەم جار کە بێبێ تۆ گەڕانەوە هاتن وتیان گوایە گورگ تۆی خواردووە حاسبوتی دایجان سبێنێ بچۆ بۆ لایەن و بڵێ حاسب کەریمەدین هاتۆتەوە وەرن بەخێری بێنەوە ڕۆژی دواتر دایکی چووە ماڵی داربڕەکان و قسەکەی حاسبی بێوتن ئەوانیش کە بەمەیانزانی چوونە لای کۆمەڵێک بازرگانی ناو بازار و چیان کردبوو لە حاسب بۆیان گەرانەوە و ئەم جاب پرسیان پێکردن چی بکەن باشە هەریەکە و لای خۆی و جلوبەرگی نوێی بازرگانیان نردەوە ماڵ بۆ حاسب بازرگانانی ناو بازار وتیان ئەرکی سەرشانمانە کە هەریەکەتان نیوەی پارە و سامان و کۆیلە و کەنیزەکەکانتان ببەخشنە حاسب ئەوانیش ئەو فەرمانیان پەسەند کرد ئەمجا چوونە ماڵی حاس بوو بەخێر هاتنەوەیان کرد و پێیانوت ئێمە سامانەکەمان هەمووی بە هی تۆ زانین ئێستاش هەریەکەمان نیوەی سامانەکەی خۆی ئەبەخشێ بە تۆ چۆنیش ئەڵێی ئێمە سەرمان لە ڕێتدایە حاسبوتی ئەوەی ڕۆی ڕۆی ئێستاش هەر هاواریەکەی جاران و سپاس بۆ بەخشینەکەتان ئەوانیش دڵیان خۆش بوو پیانوت کەوابوو لەگەڵمان وەرە دەرەوە بۆ ناو بازار و شارەکە ببینی دوایش ئەچینە گەرما و خۆمانە شوێن حاسب وتی سوپاستانەکەم بەڵام سوێندم خوارد و هەرگیز ناچمە گەرما و بۆ خۆشتن ئەمجا هاوڕێکانی پیانوت کەوا بوو فەرم و بۆ ئێوارە داوەتی ماڵمان ببە ئەیژوتی بۆ ئەمان بە چاوان ئەمجا لەگەڵیان ڕۆشت و حوشە و هەر ئێوارە و میوانی ماڵ یەکێکان بوو حاسب بە هۆی سامانی هاوڕێکانیەوە دەوڵەمەند بوو بووە خاوەنی خانوبەرە و ڕیزە دوکان و بازار ئەمجا بازرگانانی هاوڕێی هاتن بۆ لای و ئەویش بەسەرهاتی خۆی بۆ جێرانەوە ماوەیەکی زۆر بەخۆشی بەختیاری ژیانی گوزەران وا ڕێکەوت ڕۆژێکیان هاواریەکی خۆی بینی تازە لە گەرما و هات بۆ دەرەوە بەرەو ڕووی چوو باوەشی پێدا کرد و ئەم لاو ئەو لای ماچ کرد ئەمجا فەرمووی گەرماوی لێکرد کە خۆی بشوە حاسبیش وتی سوپاستەکەم بەڵام من سوێندم خواردو هەرگیز لە گەرماودا خۆم نەشۆم کابرای هاواریش وتی سێبەسێ تەلاقی هەر سێژنەکەم کەوتبێ ئەبێت بیتە ژوورەوە خۆت بشۆی حاسب کە سەری سوڕما بوو دەستێکی کەوتەم لاو یەکێکی دی ئەو لای ئەمجا هاواری کرد حەزەکەی مناڵەکانم هەتیو بکەون ئەمجا ماڵوێران ببن هاواریەکەشی کەوت بەسەر دەست و پێداوتی چیم لەکەی تازە سوێندم خواردووە ناتر و خاوەن گەرما و هاتن و لی پاڕانەوە لەلایە زۆر و لەلایە پاڕانەوە کردیان بە گەرماوەکەدا ڕوتیان کردەوە بردیانە ژووری گەرم هەریەکەم جامە ئاویان بەسەردا کرد هێندەیان زانی چەند پیاوێک هاتنە ژوورە و بە حاسبیان وت دەی هەستەوە و خۆت وشک بکەوە تازە بوویتە دوژمنی سوڵتان بردیانە دەرەوە و هەواڵیان نرد بۆ وەزیر ئەویش شە سەربازی نرد ئەمجا سەرکردە چەند کەسێکیانی بردەنا و گەرماوەکەوە لەو لایشەوە سەد دیناریاندایە خاوەن گەرماوەکە سربازەکان وەزیر و حاسب کەوتنەڕێ تا گەشتنە بەردەم کۆشکی سوڵتان چوونە ژوورەوە و کەمێک دانیشتن و سفرە و خواندانرا ئەمجا خواردن خورا کە تێریان خوارد سوپاسی خۆیان کرد ئەمجا وەزیر دوو دیاری دایە حەس هەریەکان پێنج هزار دینار بوو ئەمجا پێیوت خوا بەزەی بە ئێمە داهاتوەتەوە کە نەخۆشیەکەی سوڵتان لەسەر دەستی تۆدا چارەسەرە بێ ئەویش بە گوێرەی ئەو فاڵەی بۆمان گرتوتەوە حاسب سەری لەم قسە و باسە سڕما ئەمجا لە هەر حەوت دەروازەکەی کۆشکەوە گەورە پیاوان و سەرانی دەوڵەت هاتنە لای سوڵتان کە ناوی کرزوان بوو یەکێک بوو لە پاشایانی عجەم ئەم سوڵتانە حەوت هەرێمی حکومە کرد و سەد جێگر و سەد جلادی هەبوو حاسب چووە بەردەم سوڵتان کە دەسەسڕێکی بەسەر دەموچاویدا درابوو دەستی برد لایدا و ڕووی بینی کڕنۆشی بۆ سوڵتان برد و نزای چاکبوونەوەی بۆ کرد ئەم جا شەمهونی گەورە وەزیری هاتە پێشەوە حاسبی برد لای دەسەڕاستی سوڵتانەوە داینا سفرە و خوان ئامادەکرا دواتر کەنان خورا دەست شۆردرا ئەمجا شەمهون هەستا و گەورە پیاوان بە دوایدا ڕووی کردە حاسبوتی داوای هەرچی بکەی پێدەدەین خویە کرد نیوەی مەملەکەتەکەی سلتانش ئەبوو چونکە چاک بوونەوەی پێستی دەم و چاوی سلتان لەسەر دەستی تۆدا بێ ئەمجا لە حاسب هاتە پێش و دەستەکانی ماچ کردوتی ئەمە بوو ئەو ئیشەی کە بە تۆمان بوو حاسبی ژووتی هەرچەند من کوڕی دانیال پێغەمبەرم بەڵام هیچ لە پزیشکی و تیمارکردن نازانم کاتی خۆی منیان ناردە لای پزیشکان بۆ فێربوون سی ڕۆژ هەوڵیان لەگەڵمدا بەڵام هیچ فێر نەبووم زۆر حەزەکەم بم توانایە سوڵتانم چاک بکردایەتەوە گەورە وەزیر وتی لەسەری مەڕۆ دەمت دابخە ئەوە بزانە هەموو پزیشکانی سەرزەوی کۆبکەنەوە ناتوانن ئەم سوڵتانە چاک بکەنەوە چونکە تەنیا لەسەر دەستی تۆدا شاکرزان چاکە بێتەوە حاسبی ژووتی ئاخر چۆن لەسەر دەستی مندا چاکە بێتەوە نازانم نەخۆشیەکەی چیە و نەدەرمانەکەشی وەزیر پێی وت دەرمانی شاکرزدان لای تۆیە حاسب وەڵامی دایە و گەربم زانیە بەچی چاگە بێتەوە هەر ئێستا تیمارمە کرد گەورە وەزیر وتی نەبابە گیان دەرمانی ئەم نەخۆشی سوڵتان شای مارانە تۆیش لای شای ماران بوویت شوێنی پێزانی ئەمجا حاسب زۆر پەشیمانی ئەو بوو کە چۆتە گەرماوە ئەمجاوتی آخر ئەمە چۆن ئەبێ خۆ من هەرگیز شوێنی شای ماران نازانم وەزیر وتی خۆت جێل مەکە زانیاریمان هەیە کە تۆ دوو ساڵی ڕەبق لە لای شای ماران ماویتەتەوە ئەم جاوەزیر چوو ئەو کتێبەی هێنا کە نیشانەی پزیشکی حاسبی تایە ئەمانەی بۆ خوێندەوە ئەو پزیشکەی لای شای ماران دوو ساڵی ڕەبق ماوەتەوە دواتر هێناویەتەوە سەر زەوی لە نیشانەکانی ئەو پزیشکاوەیە کە لە گەرما و خۆبشوە پێستی ورگی ڕەشە بێتەوە چارەسەری نەخۆشی سوڵتان تەنیا لەسەر دەستی ئەو پزیشکەیە. ئەمجا وەزیر کە لە خوێندنەوەکە بووەوە بزەیە گرتی وتی ئادەی سەیری ورگی خۆت بکە. حاسبیش کە سەیری ورگی خۆی کرد بینی بەڕاستی ڕەش بووەتەوە ئەمجا وتی بەڕێز من هەر لە مناڵی ورگم ڕەش بووە. ئەمجا وتی براکەم ئەوە بزانە ئێمە خاوەن گەرماوەکانمان ڕاسپاردووە کە ئەوانەی ورگیان ڕەژە بێتەوە بیانگرن و بیاندەنە دەستی ئێمە بۆ ئەو کارەیان پاداشتیان ئەدەینەوە ئیدی